کە دەتەوێ خوای گەورە کارت ئاسان کا لە دونیا و لە قیامەت کاری موسڵمانان ئاسان کا کە دەتەوێ خوای پەروەردگار سەتری عەیبەکانت بکا عەیبت بپۆشێ فەضح نەبی سوک و ڕیسوا نەبی تۆش عەیبی موسڵمانان بپۆشە نەچی وەک توتی بۆ لای ئەو بۆ لای ئەو بۆ لای ئەو کە دەتەوێ خوا معینت بێ یارمەتیت دات تۆش یارمەتی موسڵمان بدە کە دەتەوێ ڕێگای بەهەشت بگریتە بەر و خوا ڕێگای بەهەشتت بۆ ئاسان کا ڕێگای علم بگرە بەر وەرە فێری قورئان و حەدیث بە کە دەتەوێ ڕەحمەت و بەرەکەتی خوات بەسەردا بڕژێ و خوای گەورە بە باش باست کا دانیشە لە ماڵەکانی خوا و دراسەی قورئان و حەدیث بکە کە دەشتەوێ لە پێش خەڵکەوە بڕۆیت بەرەو خوا ئەوە بە نەسەب و بە عەشرەتەکەت ناچیتە پێشەوە بە عمل و کردەوەی چاک دەچیتە پێشەوە